ئێستا ئێمە خاوەنی وەلی ئەمرین لە پاش ئەو کێشمەکێشمە یاساییە. ئەو ئەو چوار حیزبەی کە معارەضەیە کە ئەو پۆستە بەردەوام بێت هاتن بوێرانە بڕیارێک بۆ خەڵکی کوردستان بدەن بڵێن ئێمە وەکو چوار حیزبی کوردستان بڕیارماندا لەمڕۆوە بە سەرۆکی هەرێمی حساب ناکەین کردیان؟ من بە تۆڵەم کردیان؟ نەخێر نەیان کرد و ناشوێرن بیکەن. بڕیارمان دا فڵانە کەس سەرۆکی هەرێم نییە، ئێمە وا هەڵبژاردنێک دەکەین لە ناو پەڕلەماندا دا فڵانە کەسمان دانا کە سەرۆکی هەرێم بێت. باش. دایان نەنا براکەم. ئەوە ئەو. ئەوجا لە هەموویان زیاتر کە ئەو مەوزووعی موستەڵاح و زاراوەی وەلی ئەمری لە ئێمە گەورە دەکرد ئێمەی سەلەفی، کەئەنەما ئێمە نان و پیازمان لەگەڵ سەرۆکی هەرێم خواردبێ. تێگەیشتی؟ بریتی بوو لە یەکگرتوو. ئێ یەکگرتوو بۆ وەکو فەریقی تۆپێن پێنج بە پێنج پێنجتان چوونە ناو پەرلەمان و پێنجیشتان نەچوونە ناوەوە؟ خۆ ئەو ڕۆژە کە هەر دەیان چووبانە ناو پەرلەمان کێشەکە کۆتایی پێ دەهات و وەزعەکە تەواو دەبوو. لە لایەکەوە دێن گلەیی لە ئێمە. بەڵام وتیان ڕا جیاییمان هەبوو و جینا پێنجمان حزووری هەبوو و پێنجیان لە دەرەوە. کاکە گیان ئەمڕۆ وەڵاهی ڕۆژێکە بەم قسانە کەس ناخەڵەتێت. تێگەیشتی؟ ڕا جیایی کوێ و چی چی؟ ئینسان پێویستە بوێر بێت، سەریح بێت. تێگەیشتی کە بە سەرۆکی هەرێمی نازانی و بەلایەقی نازانی وەرە وەکو ئەم خەڵکە بڵێ من قبوڵم نییە و تەواو وەکو حیزبەکانی تر ئەمما هەندێک کەس بیوە لەم لاش بخوا لەو لاش بخوا ئەمە خۆش نییە سفەتێکی جوانی مسلمان دەبێت سەریح بێ ڕۆن و ئاشکرا بێ